ئێمە ڕێز لە کللتورەکەمان نەگرین ڕێز لە دابنێتەکەمانەگە ڕێز لە مێژوەکەمان نەگرین ڕێز لە هەموو سێکتەرەکان نەگرین بەڵام ناکرێت ئێمە بە بەردەوامی هەنگاوێک بەهاوێن دوو هەنگاو بگەرنەوە دووە هەنگاوێک بهاوێن سێ هەنگاو بگەرنە دوو ئەمە هەم زیانی بۆ نەتەوایەتی هەیە هەم زیانی بۆ ئابووری هەیە هەم زیانی بۆ مرۆیش هەیە تیکە بدەێ هەرچی هەرسی مامۆستایە دکتۆرایە لە کوتای نوستی فران عشیرەت فران ناسنامە لە وڵاتێکە ڕاستە وڵاتێکی گەرمە بەر لە ڕووی خێلکی وەستەمێکی خێری بەهێزترە و دیوەخانی فراوانە و خێزانداریە نێرسالاریە بەڵام ئەم بابەتانە بە معدەری لەو چوارچێوێکەمە لە کوردستانی بەرو دواوەمانەبەتن بەرو دواوە یعنی کێشەمان زیاترێ بیت ڕێژەی نەخۆشی زیاترێبی ڕێژەی دەرونی زیاترێ بیتن مەسەن لەو نەخۆشانێکەوە ڕووەدا تەمەڵی عقلی دروستە بیتن کێشەی کوشتن و بڕین و لێدان و یاسا پێشلکردنی یاسا دروستە بیانی ئەوانە هەمووی ئەروە پێویستی بە بجێکە بۆی خێزان ڕاستکرێتەوە ینی ئەوانە هەر هەمووی هۆکارن کەوا لەکە خێزان بگەرێتەوە پاش هەرچەندە بایەخی پێدرێ هەنگایەک زیاتر دەگەڕێتە پاش لۆیە دایمەندی باکەپە چێبییتەوەی خێزانەکەی بینۆ شوێنی خۆت بۆیە ئێمە پێویستە لەنەوەی ئێستا وەنەوەی داهاتوو ئەبێ وردە وردە هەنگاو بەهاوێ وردە وردە هەنگاو باوێ بە تایبەت حکومەتی هەرێ زۆر زەرورەتەکەەوە پلانێک دابنێتن نوخبە لە چینی عەشایری دوورخێتەوە ستەمی پەروەردەی زیاد کە یەک ستەمی پەروەردەی زیاد کە بۆی بتوانێت پەروەردەیش تەندروستە بێت چونکە هەر کاتێک هەر کاتێک ئەگەدار بە هەر کاتێک کەسێک پێشێلی کرد ئەوێ پەروەردەکەی و هەر کاتێک پەروەردە چوە نەژیر ئەبێ یاسای لە بۆدانێ و کاتێک یاساشی پێشر کرد ئەبێ سزای بدەی سزای مادی بی یان سزای سزایەک سزایەک بی کە دووری خێوە لە کۆمەڵگە ئەبێ بۆ سێشتە بکەین ئەلێرانە بە بەردام ئەو کێشانە ڕووە دەتن بە بەردام بەرەو پاشە چێت چکە شوێنی گەرمە بەهۆی حکومی ناوسەگەری بۆ حکومی میراتی ئیمپراتۆریەکان و بەهۆی حکومی شەڕی پرۆکسی بە معادلی خێزان بەرەو دواوە دەستە پێش دەگەڕێتەوەنی وەکو جیستی هەیەسە نەقلەوە نەزعیفە بۆیە وا باشەکەم هەنگاومان ئەوەیە بێ پەروەەردە زیاد کرێت دووەم هەنگا ئەوێ خوێنەوە ڕێژەی خوێنەوە زیاد کرێت ماوەکانی من لە کەسەکەم پرسی کتێفرۆشێک لە بەغدا هات لێران دەگوت عێراق کۆی عێراق کەنزیکەی چەندە نزیکێت لە بۆ چلو هەندێک میلیۆن نەفرەسی دەگو سەتا سا ڕێژەی خوێنەی هەیە سەتا سا لەوان لە کوردستان لە سەتا ساک زۆر زۆر کەمتریش بێت خوێنەوە بێ زیاد کرێ سێ ئەبێ بیرکردنەوە ڕخنەیمان هەبێ هەر کاتێک هەر شوێنێک ڕخنە لێ نەبوو ئەو شوێنە چەق بەستۆ بێتن بیرکردنەوەی نابێتن ئەبێ ئێمە هەوڵدن ڕخنەگریمە پێش بخەین ڕخنەی باشمانەێ لە هەموو ڕێکۆ بتوانین هەنگاو بەهاین ڕخنە بگرین ڕخنی گرنگش تەندروست بیتە بۆی بیکنەوە دەبی بیکنەوە ینی ئەو دەمارانەی بیکنەوە هەیە بجولێتن نەکرێەوە ڕەشە ڕەشە ئەوە سپێ سپە ئیلا ئەوە نە ئەبێ وردە وردە هەنگاوی لە بۆ باێ چار ئەبێ ئەو کەسە بەشداری پێ بکەێت بەشدار تێکەل بە کۆمەلگای پێ تێگە بە کولتورێک بکەێنی پێم سەیرە کەسە کەسی لە ئەمریکا دەخوێنێ ماسە دێن و لێکوان نووسراە فرا عشیرە تەقلیدی ئاوسبوونی کۆمەلگای پێ ئەڵێ پرگنت سۆسایتیە ئەوستەمی گەسە هەیە لە کوردستان ئەگەنە چنی نوخبەیش ڕۆشنبیری هەیە بەس کەمە جەهارەتەکە زیاترە سەری گرتێ دای پۆشی وچی وەکو وەکو وەکو سەرتوی ماس وایە دای پۆشتە بۆیە خاڵەتی شرەوەی ئەبێ چینی چینی خێزان بەشداری پێکرێت لە ڕووی لە ڕووی لە ڕووی ڤۆڵنتیری لە ڕووی خۆبەخشیەوە تێکەل بکرێتن ئیش پێ بکرێت بجوولێتەوە لە شوێنی خۆی تەکان بدرێتن لە بوارەکان هەر هەر بوارەکەەوە کەسایەتەکە پیشەی خۆی هەیە بۆی بەرەو پێش بچن بەشداری پێ بکەیت هەست بکە کاوە کە بەشەکە لەو لە وڵاتە ئەبێ بایەخ پێ بدێتن ئەبێت خۆی هەستی بازنەی خۆی دروستکەتن و ئایندەکە فراوانتر بکاتن بۆێ تەنها ئەمانزمان لەکوان ئەوێتە لەو چینە عشارێ بیهی نەدرێ بابی کاکە بی نەدرێ بەستە ناکە تۆ لەسەر لەسەر لەسەر بستە زەویشی لەسەر بزنشی لەسەر سەیەکی لەسەر لەسەر لەسەر شەشی کەەوە ئەتوانی باشترین حەلی هەیە چارەسەری بکەی ئابووری مرۆیی پێشکرێتن ئێمە زۆر زار کە باسەکە دەڵا ئابووری مرۆیت پێست پێ کە تۆ پێست پێ کە تۆ کەسێکی دکتۆرات هەیە لە میدیا دکتۆرات هەیە لە تاقیگە دکتۆرات هەیە لە لە هەنداسە ئەبێ ناوە ناوە دەوراتەکتەوە بکرێت ئەبێ ناوە ناوە پشتگیری بکرێت ئەبێ ناوە ناوە پرۆژەی خۆبەخشی لە بۆ ئەنجام دێت ئەبێ بەشداری دەرۆت پێ بکرێت ئەبێ لە ناو خۆ ساڵاش پێ بکرێت ئەبێ لە ناو خۆ دووبارە پلانەکەت هەبێتن پرۆژێکت هەبێتن بیخەوە گەڕەوە دووبارە و بەرهێنانی عقلی بکەوە بەرهێنانی جستەی بکەوە بۆیە من هەرچەندە کە تەماشاکەم هەرچەندە کە تەماشاکەمی یعنی جوانترین گەنجە تێگەیشت و ڕێک و پێک بەڵام نخبەیەکی عشاری لە جستی دەمایە ناتوانانی گۆڕانکاری بکەن ئەوزا بۆ ئەوەی فشاری کۆمەلگا دابەزینین بۆ ئەوەی بتوانین پەیامەکەیم زیاتر لە بۆ ئەوەی لە ڕووی ئێمە چۆن لە ڕووی سیاسی و هەنگاو بە هاوین بەرو شارستانت بڕۆین دایم بەردەوام دەگەرنەوە پاش کە گەڕێن و پاش شتەکان پارتەوازابی لەبارێک دێت دەرێ هەڵەوەشێتەوە تۆ خەستخانێک دروستەکەی مەکتتەبێک دروستەکەی کتێبخانێک دروستەکەی ئەبینی لە کەمترین ماوە ئەو شوێنە وێران بووە ڕێزی ناژیر ئەو هەنگانە ئەگەر ئەو هەنگاوانە ئەگەر لە ئێستا لە داهاتوو تدبیق نەکردێت لە ڕابردووە بەردەوامی ئمە کێشەمان هەیە لەسەر ئەو ڕووداوانەکە ڕووەدەسن شەوتان شاد